و بزانین خوای تبارک و تعالی لەو قورئانە پیرۆزەیە کە باسی یەهود و نەسارامان بۆ ئەکا و پاشان باسی ئەم میلەتە ئیسلامیمان بۆ ئەکا کە پێغەمبەری کرد بە پێغەمبەرەکەی سەل الله عليه وآله وسلم چی لە حەقیانە ئەڵێ کە ئەوانە خاوەنی کتاب بوون خاوەنی پێغەمبەر بوون وخوای تبارک و تعالی کە کۆتا پێغەمبەرە پێغەمبەری نارد کە محەممەدە سەل الله عليه وآله وسلم ڕازی نەبوو بەوەی کەوا نەک ئەهلی کتاب بەڵکو و پێغەمبەرەکەشیان ئەگەر لە ژیانا بێ لە زمانی پێغەمبەرە عليه سەلات وەسەسلام ئەوان شوێن کتێبی خۆیان بکەون بەڵکو ئەبێ هەمویان شوێن کتێبەکەی پێغەمەر کەون عليه سەلات وەسەسلام کە قورآانی پیرۆزە جا ئەگەر موسا بە تەوراتەوە عیسا بە ئینجیلەوە کە کەسمان گومانمان نییە ئەوانە پێغەمبەری خوا بوون ئەوانش کتێبی خوا بوون بۆیان نەبێ بە هیچ شێوازێک ئللا بێ شوێن محەممەد کەون سەل الله عليه وآله وسلم عجبن ئەبێ ئێستا کەسانێک بگەڕێنەوە بۆ ئەوەی کەوا لەو دینە لابن و لەو قورآانە لابن و لەو شریعەت و منهجەی کە خوا دایناوە بۆ پێغەمەر محەممەد سەل الله عليه وآله وسلم شوێن یهود و نەسارا بکەون ئەو کتێبە ئەو پێغەمەرە فڕێ بەن شوێن یەهود و نەسارا بکەون زۆر بەداخەوە ئەمڕۆ ئومەتی ئیسلام هەمووی لەسەر زەمین وای لێ هاتۆ پەنا ئەگرین بەخوای تەعالا جا بە تێگەیشتنی دڵ جۆبەنە ئەم ئاەتانە کاتێک کە تۆ قورآن ئەخوێنیتەوە بەسەر سوورەتی مائیدەیە تێپەڕی ئاەتەکانی چلوهشت و چلونە و پەنج ڕجام وایە ئێمە ئەی محەممەد ئەم کیتابەمان بۆ تۆ نارد کە قورآانە و ئەم قورآانە بە حەق هەموو واتاکانی هەموو فەرمودەکانی هەموو حکمەکانی هەرچی تێدایە بە حەق و بەڕاستی هاتۆتە خوارەوە هەمووی حەقا ناحەقی تیانە بۆیە پێویستە لەسەر هەموو کەسێ شوێنی بکەی و حکمی پێ بکە مصدقا لما بين يديه من الكتاب تەنانەت کتێبەکانی پێش خۆشی هەمووی بە ڕاست دەگێڕێ، قورئان نابینی بڵێ تەورات یا ئینجیل یا زەبور یا ئەوانەی پێشوو لە خواوە نەهاتووە هەمووی دەڵێ لە خواوە هاتووە بەس باسی ئەوەمان بۆ کە کە دەستی تێخراوە ئەسڵی کتابەکە لە خواوە هاتووە بۆیا فەرمێ وە مهیمنن علیه مهیمنن علیه یعنی چی یعنی خوای تعالی ئەو قورئانی کردووە بە چاودێر لەسەر کتێبەکانی پێشوو ئەگەر حەقیان تیا بێ خوای تبارک و تعالی لە قورئانەکە ئەڵێ ئەوە حەقە ئەگەر ناحەقیان تیا بێ یعنی کە دەستی تێخرابێ چکە لە کتێبی خوایە قەت ناحەقی نییە لە قورئانە هاتووە کە ئەو شتەی زیاتان کردووە لە تەورات ئەو شتە زیاتان کردووە لە ئینجیل بۆیڵێ وە مهەیمینەن عەلەیهی ئقراری حەقەکانی ئەکا و باڵتیلەکانیشی فڕەیە ئەوەی کەوا ئەوان دەستیان تێخستوتیایە ئەو مهەیمینەن عەلەیهی واتە چاودێرە بەسەر کتێبەکانی پێشەوە بۆیە خوای تەعالا بە پێغەمبەری خۆشەویستمان ئەفەرموێ عەلەیهی الصلاة والسلام فاحکم بینهم بما انزل الله تۆ حکومڕانی بکە لەسەر ئەو زەویە لە نێوان یەهود و نەسارا و هەموو کەسانی سەر زەویدا ئابۆ قورآانە واتا بێ یەهود و نەسارا هەمویان لە بەردەستی تویا بەو قورآانە تۆ حکمیان بکەی و ئەو خەڵکەش هەمووی ئەبێ بەو قورآانە تۆ حکمی بکەی ولا تتبع اهواءهم شوێن هەوا و ئارەزووی یەهودیەکان مەکەوە سەیری کە خوای تعالی چی بە پێغەمەرە فەرمی عليه الصلاة والسلام ئەگەر ئەوان داوای شتێکیان لە تۆ کرد کە پێچەوانەی دینی خوایان نەکەی بە قسەیان بکەیت عما جاءك من الحق ئەلو حەقەی کە بۆت هاتووە لا نەدەی با ئێستا ئەوە تەرجمەکەین بۆ ئەمڕۆ ئەدەی بزانین چ سەرکردەیەک هەیە بەو قورآانە حکم کا و شوێن هەوا و ئارەزوو یەهود و نەسارانە کەوتبێ شێوازی نوێژکردن و شێوازی ڕۆژووگرتن و شێوازی حەج و عیبادەت لە شریعەتی ئێمە جیاوازە وەک لەوەی لە یەهود و نەسارا هەیە خی تعالا وای گێڕاوە ئەمەی بۆ لێ کردووە سەیریکە لە دوایە فەرمێکی وەلو شا الله لە جعلهم ئومەتە واحدە ئەگەر خوا بیویستایە هەموو ئومەتەکانی ئەوەڵ و ئەخیریە کرد بە یەک ئومەت یعنی یەک شریعەت یەک شەریعەتی ئەنارد نا بەس بۆ وای لێ کردووە هەتاکو خەڵکی تاقی بکاتەوە فەرمی وەلاکن لیەبلووەکم فیمە ئاتاکم بۆی تاقیتان بکاتەوە بزانێ ئایا بە قسەی خواکەن یەهودی کاتێ تەوراتی بۆ هات پێی وترا واز لە تەوراتەکەت بێنە وەرە سەر قورآن بزانێ بە قسەیەکە نەسرانی کە ئینجیلی بۆ هات واز لە ئینجیلەکەت بێنە وەرە سەر قورآن بزانە بە قسەیەکە ئێستا ئێمە لێرە ئەڵین بە گوێرەی ئەو ئاەتانە ئەی یەهودیەکانی عالم ئەی نەسرانیەکانی عالم ئەی هەر هەموو ئەو کەسانی کە لە دوای ئەوانیشەوە هاتوون ئێستا بە علمانیەت و بە یاسای بەشەرەکان ئەڕۆن بەڕێ و بە یاسای جاهلیت ئەڕۆن بەڕێوە خوای تەعالا هەڕەشەتان لەکە ئاڵێ بێ بەو قورآانە حکوم بکەن ئەوەی بەو قورآانە حکوم نەکە ڕوو ڕەشی دنیا و قیامەتیەکە إلی اللە مرجعکم جمیعا فینبیکم بما کنتم فیه تختلفون هەمووتان ئەگەڕێنەوە بۆ لای خوا جا کێ پیاوە با لەو شوێنەیە ئابا لەو جێگەیەیە بڵێ من خاوەنی ئەو قسەیەم و ئەبێ بیبم بەڕێوە لەبەر دەمی خوایەوە بڵێ و کاتە هەمووتان ئەگەڕێنەوە بۆ لای خوا پێشتان ئەڵێ لە چیا جیاوازیتان هەبوو چێژ لەسەر حەقا ئەو کاتە مسلمانی شوێن کەوتەی قورآن و حەدیسی رسول الله صلی الله عليه و آله وسلم بە سەرکردە و بە خەڵکانی بێدەسەڵاتەوە کە ئاوها بەو شێوەیە حکومڕانیان کردو بەسەر بەزی ڕاوەستن ئەوانەشی پشتیان لەو قورآانە کردووە بەسەر شۆڕی و بە نەهامەتی و بە بەدبختی و بەچوونە ناو ئاگر ژیانە بەنە سەر و کاتە دنیا هیچی تیا بەسەر نییە سە ساڵ دو ساڵ هزار ساڵ بڕۆ حکومڕانی بکە بە شریعەتی جاهلیت هیچ استفادەی نییە دوایی لێ دەقومێ دوای چتەوە بەردەمی خوا دوایی نە عسکەرەکەت نە پارەکەت نە سنوورەکەت نە نەوتەکەت نە هیچ شتێکت بە دواتانایە چ جای بە هەوا و ئارەزووی ئەو خەڵکە ولا تتبع اهواءهم شوێن هەوا و ئارەزوەکانیان مەکەوە واحذرهم أن يفتنوك عن بعض ما أنزل الله إليك وریا بە ئەوانە کەمێک بە هیچ شێوەیەک نەترازێنن لە دینەکەی خوا لە قورآانەکەی خوا لە شریعەتەکەی خوا وێڵت نەکەن ڕێگەت پێ خوار نەکەنەوە نێن شتێکت بۆ دابنێن بە ئارەزوو وەڵا ئەمە باشە وەرە بەمەش حکم بکە نا هیچ باش نییە تەنها ئەوەی خوا باشە واحذرهم أن يفتنوك عن بعض ما أنزل الله إليك بعض بعض کەمێک لەو شریعەتەی خوا لا نەدەی کەمێکیش ئێستاکێ هەمویان لاداوە فإن تولوا جاگەر بە قسەیان نەکردی پشتیان تێکردی فاعلم انما یرید اللە ان یصیبهم ببعض ذنوبهم ئەوە بزانە خوا ئەیەوێ ئەوانە ئەزێت بە ئازار بە تۆڵەیان لێ بکاتەوە بەهۆی تاوانەکانیانەوە واتە وایان لەیەکە ئەگەر بێت و بەخسەت نەکەن ڕویان لێوەرەجێڕێ ئەو قورآانیان لێ دوورە خات ڕویان لەو قورآانە پێ وەرئەجێڕێت و ڕووەکە نەشتی تر بەوەی خوا عذابیان بە ئەمڕۆ شتێکە بیستین بەر گوێی هەموو شتانەکەوێ ئەوترێت ئیسلامی سیاسی نەمزانیوە لە قورآنا ئیسلامی سیاسی و ئیسلامی اجتماعی و ئیسلامی ڕاضی و ئیسلامی نازانم سرود و گۆرانی و ئیسلام فرەرمودەی خوایە ئیسلام دینی خوایە تەسلیم بوونە بۆ ئەو خی تعالایە هەموو شتێکی تایە بۆ تۆ هەموو شتێک لەوەی کە پێویستە پێویستیت پێی هەیە لەو ژیانەدا خوای تعالی هەموو شتێکی بۆ تۆ داناوە لەسەر و هەموو شتەکانەوە دوای ئیمان و عقیدە بەخوای تعالی ئەوەیە بێ ئەو قورآانە بگرێتە حەکەم لە نێوان ئەو خەڵکەدا یعنی خوا ئەو خەڵکەی لە بیر کردووە بەچی حکوبڕانیان بکە ئەمڕۆ گاڵتەمان پێەکەن مسلمانان گاڵتە بە جەهنەمەکرێ گاڵتە بە بەهش دەکرێ گاڵتە بە قورآانەکرێ گاڵتە بە دینی خوا ئەکرێ ئەوە ئەوە کۆنە ئەوە ئەوە کۆنە پەرستی ئەوە ڕەجعیەتە ئەوە خۆتانەی بیستن بە گوێی خۆتان یان چیمان بۆ دانێن نەخشەی بەشەرەکان زادەی بیری بەشەرەکان کە بڕوا ناکەم بە حەیاتی هیچ کەسێک لە نێوان دوو کەسا ببینێتەوە ڕێبکەون لەسەر بۆچوونێک ئللا اختلافەیە چونکە خی تعالا وای فەرمووە ئەگەر لە غەیری خواوە بێ اختلافێکی زۆرە بینی بەس خی تعالا خەڵکەکە هی خۆیەتی دروستی کردووەڵێ من ئەم بەرنمەیەتان بۆ نێرم ئەبێ هەمووتان بەو بەرنمەیە بڕۆن برا بەڕێزەکانم ئەگەر لە ناو ئەم خەڵکەی کە خوا دروستی کردو یەک بەرنامە نەبێ دوان هەبێت تێگەچەیە ئەگەر سیان و چوار و پێنج و شش ئەوە تا بزانم وەزعی دنیا بینن بە مستەقڕی بە جێگیری بەس ئەگەر بێت و بە قورآن ئیشەکە بکرێ کێ بە قسەی کرد لەسەر چاو لەسەر سەر کێ بە قسەی نەکرد لێی ئەدرێ و تەواو کۆتایی پێهات بەوە نەبێ چارەسەر ناکرێ ناکرێ هەر کەس ئارەزوی خۆی بەرێ بەڕێوە من وامەوێ من وامەوێ من وامەوێ من وامەوێ کاکە ناکرێ نا خی تەعالاڵێ ئەوە ناکرێ ئەبێ هەموو دامە قسەی من بکەن بۆیە بە پێغەمەرانی وتو عليه مسلسل هەمویان و پێغەمەر عليه سلام فەرمیەتی نەکەی بە قسەیان بکەی هەوا و ئارەزوو نییە شوێنکەوتەی دینی خوا بن اینجا لێرە ئەم کەلیماتانی کە شیرک و کە کوفر و کە ضەلالەتە ئێستا بۆتان باز دەکەین حڕیەت الئەدیان حڕیە وڵا ئازادی تۆ چ دینێکە هەڵەبژێری وڵا لای خۆ ئازاد نیت یەکێک لەو خاڵانەی کە علەما لەسەری ڕێکەوتون ئەوەیە ئەگەر تۆ بڵێ هەر کەس بۆ خۆی ئازادە چی هەڵببژێرە ئەڵێ کافر ئەبی ئەگەر هەزار نوێژ و ڕۆژوش بکەی چکە خوا فەرمێ بۆت نییە ئەو تا بە پێغەمەر ئەڵێ سەلاسم بۆت نییە شوێن ئەهوای خەڵکی بکەی دەبێ حکمڕانی ئەوانیش بکەی یەها لە بدایەتەوە فەرمی وانزلنا إليك الكتاب بالحق يتا خوای تعالی فەرمی فحکم بینهم بما أنزل الله تۆ بێ بەو قورآانە یهودی و نەسرانی و حەچی عالم هەیە تۆ بێ بۆ حکمڕانیان بکەیت وەڵا پێغەمبەر موسا پێغەمبەریانە تەورات کتێبیانە و پێغەمبەر عیسا پێغەمبەریانە ئینجی ئەوە ڕۆی ئەوە بەسەر چوو خوا قوبوڵی نییە ئێخۆ پێغەمبەرەکە هی خوای و کتێبەکە هی خۆیەتی ئەڵێ من قوبوڵم نییە ئەوم قوبوڵ نییە تەواو من محەممەد و قورانەکەم قوبوڵە هیچی ترم قبول نییە کەچی فەیلەسوفەکان دێن بۆمان بەڵام هەر یەک خواپەرستین خۆ یهودی ژەر خواپەرستێ و نەسرانی ژەر خواپەرستێ گاور جوگە هەمووان یەک خواپەرستین براین هەمووان براین هەمووان براین نەوەڵا برانی نێمە چۆن برام لەگەڵ کەسێکا بە محەممەد بڵێ درۆزن چۆن برام لەگەڵ کەسێکە بە قورآانەکەم بڵێ سیحر و بە قورآانەکەم بڵێ ئەو قورئانە کەلامی خوا نیە ئەخر من چۆن چۆن بۆ بڵێم برا ئەو کەسەی بەوە بڵێ برا کافرە بێ برای بەڕێزم ئەمڕۆ ئەوەیان داناوە حڕیەت ئەدیان بۆ خۆ چیەکەی هەر کەسێ بە کەیفی خۆی چیەکە بابیکە دین بۆ قوژبنەکان دین بۆ مزگەوتەکان دین بۆ ناو کڵێسە و بۆ ناو مزگەوت و بۆ ئەشکەوتەکان نابێ لەسەر شاری عدینی تیاابێ زۆربەی زۆری خەڵک فاسقە فاسق یعنی خارج عن طاعة الله تۆ سەری شەیطان کە خوای تعالی فەرمی چی ففسق عن امر ربه يعني خرج عن امر ربه يعني كفر يعني كافر بو بۆچی چونکە حکمڕانی بەدین ناکە بۆیە خی تعالا فەرمێ زۆربەی زۆری خەڵکی ئەو سەر زەویە کافرە چکە بە دینی محەممەد سل الله عليه وسلم حکم ناکە با نوێژیش کا با ڕۆژوو بگرێ با حەج بکە با هەرچی شتێ بکە خوایە کرد ئەعبد ناز ئەبووی لە هەموو کەسە زیاتر عیبادەتی خوا دەکرد هەر ئەوەندە بڵێ ئەوە لە ئیسلام بە کەڵک نایە کافرەبی با پێت بڵێم ئەو حرفە لە ئیسلام بە کەڵک نایە کافرەبی یا بەو حکومە ئیش ناکەین کە خوا نردێتی کافرەبی تۆ چیت لە بەرامبەر خوا ڕابوەستی خوا حوکمت بۆ بنێرێ وەڵا بڵێ من بە حوکمی خوا ڕازی نابم پیاوێکی ئەوەنە گەورەی لە بەردەمی خوایە ئەوەنە بە دەسەڵاتی عەزەمەتی خوات لەبیر چۆوە نازانی خوا پارچە پارچە دەکا جەهەنەمی خوات لەبەر چاو نییە ڕۆژی قیامەتت لەبەر چاو نییە بە تاقیتە ناوەستی بە ڕوت و قوتی جلە جوانەکانیشت نایە لەگەڵت ئەو ڕۆژەتان بیرکەوێتەوە ئەو ڕۆژە مەبنە یاریدەدەری ئەو جۆرە کەسانە لە دڵتانە هەموو شتێ فڕێن تەنها خوانە بێ هەمووی بەتاڵە لە خوا زیاتر ئەمڕۆ ئامادەیە لەسەر هەموو شتێ خۆی با بەکوشت ئللا لەسەر خوا خۆی نایە بەکوشت لەسەر هەموو شتێک بەو پەڕی پاڵەوانێت تێچێتە پێشەوە خۆی با بەکوشت بەس پێ بڵێ لەسەر خواڵێن ناک کاکە کەیفی خۆی دەر کەسێک چ لە ڕوانگەی عیبادەتەوە چ لە ڕوانگەی یاسادانانەوە بۆ حکومکردن لە بینی خەڵکەکە بە کەیفی خۆی دایەنا ئەمە خوا ناوی ناجاهیلە ئەمڕۆ ژوانە بە کەیفی خۆی ئەپەرستێ ئەڵی وەرە ئەو قورآانەوە حەدیسەوە بدعەیەکەکەەوە مەکەەوە ڤەلالەتەوەشی ئەڵێ بابە باو باپیران وە هاتووە ئەڵێ ئەو حکومڕانیە غەڵەتە ئەمە ئەمە شریعەتی خوانیە ئەمە دژی شریعەتی خوایە من تەحەداکەم یەک بەشەر بێتە پێشەوە هەرچی ئەحزابی عەلمانیە لەسەر ئەم زەمینە بێتە پێشەوە بڵێ چی بڵێ حکومەکەی خوا ڕاستە حکومەکەی خوا تەواوە من ئیمانم پێی هەیە بەس من گوناحبارم کە تەنفیزی ناکەم یانەڵێن چی کورەبا بۆ وحشی گەرێتە دەست چۆنە بڕێ کابرا کە دزی کرد ئەبێ سجن بکرێ چۆنە بێ دەست ببڕێ خوا نەیزانیوە خوا زوڵمی داناوە لەسەر عەرزە ئەو دەستە چۆنە ئەم ئینسانە جوانە چۆنە بێ و دەسەی ببڕێ وا ناڵێ بەردەبارانکردنی زانی محسن چۆنە بێ ئەبێ خەڵک بەردەباران بکرێ یەک پیشانت دیا لەسەر تەلەفیزۆن و لەسەر سایتەکان و لەسەر کەناڵەکان و لەسەر نازانم چیەکان بە شێوەیەکی ناشرین ئەو تۆقێنێ ڵێ ها ها لە فلان جێگە فلان ئافرەتیان بەردەباران کرد توخواوە چی ئەو گەمژەیەتێت توخوا چی ئەو ئەو ئەو ئەو جاهیلێتە توخوا ئەوە چییە حیاتی مەدەنیمانەوێ خوا نەیزانیوە ئەو کافر نابێ باشەوە کافر نەبێ کێ کافرە سەد هزار نوێژ و ڕۆژ و کا کافرە حەبدە چیە بەرامەر بەخواڵی ئەو دینەی غەڵەتی تایە دەوەرە ئیعلانی کە بڵێ خوامان ناوێ هەر بە ئیعلان بڵێ بڵێ ئێمە خوامان ناوێ پێغەمەرمان نایە قورآنمان نایە و تەواو خۆوتویانە بە حاڵ وتویان ئەگەر بە مەقالیش نەوترێ بە حاڵ وتراوە بەس بەداخەوە کەسانێکی زۆر بێ ئاگای و تێناگا نەزانم تێناگەین یاخود خۆمان لە جێلیە دەین ومن احسن من اللە حکما لقوم یوقنون تخوا حکم هەیە لە حکمی خوا باشتر برایان مسلمانان تخوا لە حکمی خوا باشتر هەیە بۆ سەرم زەمینە چ حکمێک باشتر بەس پێم خۆیە فەرمی ڕب العالمین لە ئاسمانە خۆخوا پێویستی بە ئێمە نییە کاکە ئێمە پێویستیمان بەخواە تۆ پێویستیت بەخوا هەیە هەواد لێ ببڕێ یەک دقیقەت چیت لێ بەسەریە ئەو ئاوەت بۆ نەبارێنێتە خوارەوە با هەتا هەتایە حەچی تەکنەلۆژیای دنیایە تێبکۆشە یەک دڵۆپ ئاو بۆ ببارێنێ با ئەو عەرزە بۆ سەوزکە پێداویستیەکانمان خوا جێبەجێیەکە خوا خاوەنێتی بزانم کەس دەتوانێت پێداویستی ئێمە جێبەجێکە هەتی بزانم ئێمە بەکێ ئەژین هەمووتان ناڵێن بەخواژین ئەمڕۆ نا کاکە ڕاتبەکەم قەڵ بێت تەواو کاکە بە عرەقی ناوچوان پەیام کرد ناڵێ بەخوا کاکەوا کاکەوا کاکە بەخوا ئەمریکا و ئەوروپا کورە کورەت واز بێنن بەخوا پارچە پارچەمانەکەن لە عذابی ئەمریکا ئەوروپا ترسێ بەس لە عذابی خوا ناترسێ کاکە واز بێنن ئەم ئەم قسانە مەکەن ئێستا کاتیەوە نەماوە باسی دین و ئیمانکەن ئێمە هاتوینە تەعاالمی عولەما جیهانگیری ئێستا سەیدی عالم ئەمریکا سڵاوات ئەهاڵێن ئێستا والعیاذ باللە والعیاذ باللە گەورەمان سەیدمان ئەوانە تەواو کورە قسە بکەی پارچە پارچە دەکا ئێجا با پارچە پارچە کری کاکە یعنی تۆ لە حەمزە زیاتری ها تۆ لە عمەری کوڕی خەتاب زیاتری چەقۆکەیان کرد بە پشتیان تۆ لە علی کوڕێبی تاالب زیاتری لە ڕێگەی مزگەوت لیان ناو کوشتیان تۆ لە عوسمان زیاتری لە ماڵەکەی خۆیان لە ماڵەکەی خۆیان کوشتیان خوێنی ئێمە لەوان زیاترە ها خوێنی ئێمە لەو هەموو سەحابەیە زیاترە کە لە ئوحدا حەفتا شەهید کەوتەوە ڕۆحی ئێمە لە ڕۆحی پێغەمەر خۆشەویسترە سەل الله عليه وسلم کە ژیانێکی خۆشی نەبردە سەر لەم دنیاە ئەفەرمێ وەڵی کەس وەکو من لەسەر خوا نەترسێنراوە خۆت لەو بە خۆشەویسترە زانی سێ ساڵ لە شعبی ئەبی تاالب فڕیانە حیساریان خستە سەر وەڵڵە سەحابەیەک ئەڵێ ڕۆیشتم شەوێکیان حاشا لە ڕوێڵێ بۆ میزکردن ڕۆیشتم کە کاتێک میزم کرد خڕەخڕی شتێکە هات میزەکەی بەرەکەوت تەماشام کرد هەڵم گرتەوە پێستە حشترێکی وشک بۆ بوو بچوم ئاوم پیا کرد بە بەرد کوتام کردم بە ئارد خواردم ئاوم کرد بە سەریا لە برسێتە چێتان واتان لێ هاتووە تۆ لەو سەحابە بەڕێزتری برا بەڕێزەکان دینی خوا بێ خەمی بۆ هەڵگری دینی خواوە تا فەرمێ بێ لە پێناوێ تێبکۆشی بە ماڵ بە خوێن بە هەموو شتێک باشە تۆڵی بە قوربانە بم خوایە دەوەرە بیکە بە عملەوە بە قوربانە بم خوایە ئەدی بە قوربانی کوێ بزان بە قوربانی دینەکە هەبێ بە قوربانی دینەکەی بی دەوەرە بە قوربانی بە مستعید نین بە قوربانی بین نا ئاگرە سوورە لە خۆم دوورە خوای تعالی فەرمێ لە حکومەکەی من کێ لە حکومەکەی من حکمی باشتریە بەس پێم بڵێ پڕە لە عەدالەت پڕە لە ڕاستڕەوی پڕە لە هەموو بەخشندەیەک پڕە لە هەموو ڕێک و پێکیەک خوار و خێچی ئەبەتیا نابینیتەوە ئیمام ابن کەثیر ئەم قسێتان بۆ نەقلەکەم لە تەفسیرەکە سەبارەت بەم چەند ئاەتە بە ئاەت بە بەشەکەی ئەخیری کە ئەو حوکمی خوایە پێکهاتووە لەسەر هەموو خێرێک هەموو خێرێکی تایە نەهی کردووە لە هەموو شەڕێک و ئەو کەسەی کە پشت کاتە ئەو دینە و بڕوا بۆ لای ئەو شتانی کە خەڵک دایان ناوە کە پێوترە قوانینی وەضعی کە پێوترە یاسای نێو خەڵکەکان کە خەڵکی بەبێ هیچ پاڵپشتێک لە شریعەتی خوا دایناوە کەوا چۆن هات دەوڵەتی ئیسلامیان ڕوخان و حوکمڕانیان کرد بە شەریعەتێک کە ئەڵێ ئەو شەریعەتیان لە کۆ دانا ئەڵێ ناویان ناو یەساق الذي وضع لهم اليساق یاساقیان بۆ دانابوون کەلیمەکە ئەگەر هەندێک ئەگەر تەماشای بکەن کەلیمەی یاسایە یاسا یعنی شریعەت یاسا ئەو کەلیمەی کە ئەمڕۆ وترە یاسا ئەگەر مامۆستایانی ئاینی ڕاستیان بکردایە شەریعەتی خۆیان بپاراستایە هەمویان کۆبوونەوە لە هەر شوێنێک لە شوێنی ئەم سەر عەرزا مادام ئەڵێن ئێمە مسلمانین و شعبەکەمان مسلمانە وەرن سەرکردەکان بۆ قورآانە حکم بکەن ئەگەر نا ئێمە ڕازی نابین لە ئێوە بەس نا بڕۆرە پێشەوە دەستی ماچکە بڕۆ پێشەوە و بەقوربانی بە. بڕۆ پێشەوە و نا جگەرەی بۆ داگیسێنە، عەرەقەکەی بۆ دابنێ، پیرۆزبایی لێ بکە لە هەموو زەلالاتی، سوێن بخۆ لەسەرەوەی کە موحافەزە لەسەر یاساکەی بکەی. ئەوهایە ئەمڕۆ. ئەوە خیانەتە بۆ دین ئاکرێ. بۆیە لە دەرسی ڕابردووترا باسمان کرد وتمان لە ڕۆژی قیامەتا ئەڵێ خوایە سەرکردەکانمان و مامۆستا ئاینیەکانمان چەند قات لەعنەت لێ بکەی چونکە ئەوان ئێمەیان وا لێ کرد. ئەوە نەستی سورەتی ئەحزابە بۆمان باس کرد. بە ژمارە 6882 گوێ لەم حەدیسە بگرن براکە پێغەمەری خوا فەرمی علی سڵسم ابن عباس ڕیواەتەکە ئەفەرمی ئەبغض الناس إلى الله عز وجل چێ لە بەردەمی خوایە خوا زیاتر ڕقی لەو کەسەیە ئەبغض الناس خوا لە هەموو کەسێ زیاتر ڕقی لێتی کێ وریا بە لەو کەسە مەبە. ابغض الناس الی اللە عز وجل من یبتغی فی الاسلام سنة الجاهلیە هەر کەسێ لە دوای ئیسلام بێت حکمی جاهلیەت بێنێتەوە ئیسلام فڕێ بە ڕێبازی جاهلیەت بێنێتەوە ناو کۆمەڵگاکەمان خوا لە هەموو کەسە زیاتر ڕقی لێتی پاشان کێی تر وطالب دم امرئ بغير حق ليريق دمه کەسێک بڕوا خوێنی کەسێک بە ناحەق بڕێژێ بە ناحەق خوێنی کەسێک بە ناحەق بڕێژی ئەمڕۆ خوێن زۆرە ڕژێ خوێن ڕشتن لەسەر دوو بەشە خوێنی حەق خوێنی ناحەق خی تەعالا لەگەڵ خوێنی حەقایە بڕێژرێ بەس لەگەڵ خوێنی ناحەقا نییە بڕێژرێ ئێمە جۆمان لە شتێگە بێڵێ نابێ خوێن بڕێژرێ چۆن نابێ کاکە خوێن ئەبێ بڕێژرێ خوا فەرموویەتی لیوت خینە فیلەڕ کاتە ئەو کەسەی زۆ ینی پێغەمەری خۆش ویست سە لە ڵاستم سەحابەکانی خۆش ویست کە ملی مشیکەکانیان لێ سەر بڕی و لێ کردەوە نابێت تۆ بڵێ وڵا خوێن ڕشتن هەر نابێ بمێنێ خوێن چۆن نابێ بمێنێ خوێنە بێ بڕێژێ بەح بۆیە خی تاالەکە باسی خوێن ڕشتنەکەڵێ بە بێ حەق ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق واتە کەسانێک ناکوژن مەگەر بە حەق نەبێ کاتە بە حەق دروستە بەڵکو خوا پێشی خۆشە بەڵکو گەر نەیکەی یعنی عذاب دەیە لا چەنها ئاەتی ترەتوانین لە داهاتوە باسی بکەین ئەڵێ گەر بێت و خوێنی بە حەق نەڕێژی من عذابت دەیەم بەس خوێنی ناحەق مەڕێژە بۆیە لێرە ئەڵێ کەسێک کە خوێنی کەسێک بڕێژێ بە ناحەق داواکەم لە خوای تعالی بمانگەڕێنێتەوە بۆ سەر دینەکەی هەوڵ بین هەر یەک لە ئێمە ئەگەر چی ئێستش پێمان ناکرێ و دەسەڵاتمان نییە بەڵام لە لای خوا خۆمان یەکلاکەین و بڵێن خوایەمە بەرین لە هەموو کەسێک کە بە دینی تۆ حکم ناکات